بەشی بیست و یەک لە کتێبی عاشق سەمای ژیانە لاپەڕە 1912 بالۆرەبێژی بالۆرەبێژی خۆشەویستی و پێکەنین باگوان لەم دنیادا کە ڕوق و دوژمنی و پەژارە و ناڕەحەتی باڵی بەسەردا کێشاوە وادێدە پێشچاو کە تۆ تەنیا بالۆرەبێژی خۆشەویستی و پێکەنینی ئایەوە جێی پێکەنین نییە بەڵێ جێی پێکەنینە. بەڵام خوا رەبێت یەکێک ئەم کارە دەست پێ بکات، ئەوەی کێمە لەو جیهانەدا ئەمانەوێت جدیبوونێکی کەمتر و هەستیاربوونێکی زیاترە، راستگۆی و برایەتیمانەوێت، بەڵام جدیبوون بە هیچ جۆرێک ئێمە دەمانەوێت دونیا بزانێت کە گاڵتە و گەپ یەکێکە لە بنچینەییترین خۆ رەوشتە کە مرۆڤی باوەڕدۆست دەبێت سوودمەند بێت لێی، ئەو کەسەی کە ناتوانێت پێبکەنێت زۆر شت لە کیسی خۆی دەدات لە ژیاندا. ئەو لە دەرکردن و سپێکردنی زۆرێک لە نهێنیەکانی ژیان بێبەشە بێت پێکەنین پارێزراوێتی و پاک و بێگەردیەکی منداڵ ئاسات پێ بەخشێت پێکەنین تۆ پەیوەندێکات بە گیانی بوونەوەرەوە پەیوەندی دەدات بە شەپۆلی زەریاکان و بێدەنگیە ستێرەکانەوە پێکەنین تاگەڕێگەی پەیوەندی توێ لەگەڵ ئەو بەشە لە جیان کە خاوەن عقل و هۆشە چونکە تەنها مرۆڤە زیرەک و هۆشیارەکان ئەتوانن پێبکەنن هەر لەبەرەوەیە کە گیانەوەرەکانی دیکە ناتوانن پێبکەنن ئەوان ئەقلی پێویستیان بۆم شێوەی هۆنراوەدا دەبێت ئەگەر ژیان لە شێوەی هۆنراوەدا بێت پیرۆزە بێت و ئەگەر لە شوی پەخشاندا بێت دنیای و بێواتە بێت ئەم جۆرە ژیانە بە مردن کۆتایی دێت بەڵام ئەگەر ژیان گۆرانی یەک یان سەمایەک یان هۆنراوەیەک بێت نەمر و هەتاتاییە بێت خۆشەویستی جۆرە مەرگێک ناناسێت خۆشەویستی بەسەر مردندا زاڵە بێت خۆشەویستی تەنانەت کات و زەمەنیەکات مرۆڤ پەرزگەی خواوەندە پەرزگەرە ببینرێت بەڵام خوددا بە چاو نابینرێت هەر لە بەرەوەیە کە خوددا زۆر بە ئاسانی لە بیرەکرێت زۆر باسانیەکرێت سەرقال و شتێک ببینین بە چاو دل بێرێت و هەر لە بەرەوەی کە مرۆڤەکان لە ڕادە بەدەر ئاور لە لاشی مادی خۆیانە دەنەبا کەسانێکان کەوا بیرەکەنەوە کە بوونیان تەنها لەم لاشە فیزیکیەدا کۆ بێتەوە ئەوان تەنها لە هەرێمی مادی داژین و بۆ جگە لە شتە مادیەکان بڕوایان بە هیچی تر نییە ئەم کەسانە هەمان مادی ویستن هەروە کەسانێکی ژەن کە دەکەونە ئازار و ناڕەحەتکردنی لاشیان و بە هەر شێوەیەک بتوانن ئەشکەنجەی لاشیان دەدەن بەو بۆچوونەی کە گوایە ئەم ناڕەحەتی کێشانە دەبێتە هۆی ڕەزامەندی خوددا پەرزگەرێکی ڕاستەقینە ئەو کەسەیە کە هەموو ڕووتیاوەڕدانەوەی خۆی لە بەشی بەچاونەبینراوی واتە لاشەی مادی پەرستگە بگۆڕێت بۆ بەشی نەبینراو خودا کاتێک وریایی ناخی خۆمان بناسین لاشە بێتە پارێزگەیەکی پیرۆز لەم دۆخەدایە کە مرۆڤ ڕێزدار و تەندروست و کامڵە بێت و تاوەڕادێک کە دەتوانن خۆشحاڵ و شادمان بن چونکە شادومانترین ناوکێشەی زیندووتر بوونە شادومانی و ژیان لەگەڵ یەکدا هاوبەشن هەتا مرۆڤ زیندووتر بێت شادومانترە و بە پێچەوانەوە هەتا مرۆڤ شادومانتر بێت زیندووترە خەم و پەژارە دەبنەوەی بەفیڕۆچوونی وزەی ژیان مرۆڤی غەمبار نەمردە بەڵام زیندوویش نییە، ئەو لە نێوان مەرگ و ژیان ئاوارە و سەرگەردانە. شادومانبوون بە واتای هاوئاهەنگبوونە لەگەڵ بوونەوەردا. شادومانی بە واتای ژیانی تەواو پڕ بە دڵ، بە بوونی شادومانی و خۆشحاڵی هەر ساتێکی ژیان بەنرخە بێت و ڕەهەندە نوێیەکانی بوونەوەر لە بەردەمیدا واڵا بن. هەتا زیاتر خۆتان بەختی شادومانی ژیان بکەن، موعجیزەی زیاتر ئەخوڵقێنن. مەسیحی ڕاستەقینە جۆرێکە لە بەئاگابوونی بێ خەوش کە بەتەواوەتی لە کۆت و زنجیری مێشک سەربەست بێت. باگابونێکی خاوێن ساکار و دەستلێنەدار و تازە و جوانە، هەرێک لە ئێمە دەتوانین وریایەکی لەم جۆرە لە ناخی خۆماندا پەروەردە بکەین، لە ڕاستیدا واتەی بزا و تواکاریش هەر ئەمەیە، ئەوەیە کە هەموو کەسێک باگابونێکی لەم جۆرە لە خۆیدا هەڵبگرێت و لە ئاکامدا بیهێنێتە دونیاوە، باگابونێکی جیا لە ڕابوردوو دەستلێنەدراوە، تەنها لەو کاتەدا کە باگابونێکی مەسیحاسایانی لەم شێوەیە، لەدایک ببێت مرۆڤ لە ژیانی ڕزامەند و شادومانە بێت هەموویەمە بە شێوەیەکی خۆڕسک خاوەنەم توانستین و ئەگەر بێت و نای خینە قۆناغی کردەیەوە هەموو دەرفەتەکانی ژیان لە کی سەدەین هەموو دەسەڵات و هیزێکی ئێمە لە خودداوەیە ئێمە بەبی ئەو هیچین ئێمە بەبی ئەو تەنها توێکڵێکی پوچین منێکی پوچ بەڵام ئەگەر تەنها ئەو بە بەرماندا بکات و لە ڕگیمەوە بژەنێت دەگۆڕێن بۆ گۆرانییەکی خۆش، بەڵام تەنانەت لەم شێوەیشدا گۆرانییەکان هی ئەوەن، پەرستگەرێکی ڕاستەقینە دەبێ فێر بێت کە چۆن ببێت ئامێرێک لە ناو دەستی ویستی تیلاهیدا، ڕووناکی، تیشک دانێ و بەشێک کە خودا بە چاوە بینرات، تاریکی دیمەنی بە چاو نەبینراوی خودایە، هەردوو ئەمانە پیرۆزن، تاریکی تۆوێکە کە ڕووناکی بەرەکەیەتی، تاریکی وەکو منداڵان وایە و ڕووناکی منداڵێکە کە لە منداڵانەوە دێتە دەرەوە. بەسەر ڕووناکیەوە چاودێر بکە، هەتا زیاتر بەسەر تیشکەوە چاودێری بکەیت زیاتر سەرسام ئەبیت. لەبەرەوەی شتێک لە ناخی ئێوەدای دەگەشێتەوە هەروەکو پشوکدانی خونچەیەک، چاودێری کردن بەسەر ڕووناکی وەکێکە لە کۆنترین جۆرەکانی چاودێری کردن و لە هەموو سەردەمەکاندا و لە هەموو وڵاتاندا و لە هەموو ئایینەکاندا جەختی لەسەر کراوە لەبەرەوەی کە لە کاتی وردبوونەوە چاودێریکردنی ڕووناکیدا وزەیەک لە ناخی ئێوەدا دروست دەکات بە چڕۆکردن و گەشانەوە و چاودێریکردنی ڕووناکی زەمینە بەم گەشانەوەیە خۆش ئەکات. هەر کاتێک کاتیان هەبوو چاوتان لە یەک نێن و ڕووناکی بەرجەستە بکەن هەرم کاتێک ڕووناکێک دەبینن خۆتیانی لەگەڵدا هاو ئاهنگ بکەن لەوانەیە ئەم ڕووناکی وڵاتنی خۆریان گڕی مۆمێک بێت هیچ فەرقێک ناکات بارحاڵ کەڵکی لێوەر بگرن شادومانی و کامەرانی شتێکە کامیشە لەلایەن خودداوە دێتە خوار ئەو شتەنی کە بەهۆی مرۆڤەوە خوڵقا بێت تەنیا کارێک کە دەتوانین بیکەنوێ کە تیار و لە خۆگری بین و لە قەدرناسیەوە وەری بگرین کامەرانی شتێک نییە کە مرۆڤ بە دوایدا بگەڕێت بەڵکو دەبێت دان بەخۆیان بگرێت و چاوەڕوانی هاتنی بێت خدا بەخشندەیە و تەنها بێت ڕێگە بۆ هاتنەکەی خۆش بکەین تەنها و تەنها خۆشەویستی ئەتوانێت ببێتە هۆی بەخۆ بەدەستەوەدانی بوونی مرۆڤ خۆشەویستی گەورەترین گۆشراوێکە کە دەتوانێت مادیەکان بگۆڕێت بۆ معنەویەکان بیر لە خۆشەویستی بکەرەوە هەتا دەتوانی زیاتر و زیاتر هەستی پێ بکە و هەر کارێکێکێت هەڵیژێنە لە خۆشەویستی و زۆر بەزووی کلیلەکەی دەست دەکەوێت کە هەموو قفڵەکانی بوونەوەرتان بە ڕوودا کاتەوە بەڵام ئەمە کاتێک مەسەرە بێت کە مرۆڤ لەسەر ڕێگەی خۆشەویستی دابێت کەوتنە سەرم ڕێگەیە زۆر گران نییە لە بەرەوەی خۆشەویستی ناوەڕۆک و بنیایەتی هەموو مرۆڤەکانە ئێمە لە دایک بوون بۆی خۆشیان بوێن خۆشمان بوێن کەسانێگەن کە دەکرێت لە دنیای دەرەکی و بابەتێکیان بەسەردا بسەپێنرێت دەکرێت بیان کەن بە پاشەوە پێشەوە و قارەمان بەڵام لە دەرووندا زۆر جیاوازنەوەی کە لە درۆدا پێیەوە دەمێنەوە تەنانەت لەوە دەچێت دەوری ئەمڕۆ لە زۆر بە جوانی ببینن لەوانەیە نەتوانن نەوەکو تەنها خەڵکی فریو بدەن بەڵکو لەوانەیە تەنانەت فێڵیش لە خۆیان بکەن بەڵام بە هەر شێوەیەک بێت ڕۆڵ هەر ڕۆڵە و ئەوان سەرگەرمی بینینی و ڕۆڵەن هەرێک لە ئێمە لە بنەڕەتیدا پاشویەکین چونکە ڕیشک و بنەمای هەموو ئێمە خودایە ئیتر چۆن دەتوانین غیری ئەمە بین بوونەوەر ئەو پەڕی ڕێزی لێناون و ئەگینایەوە هەرگیز لێرەدا نەبوون بوونەوەر پێویستی بە ئێوەی و هەر بەو جۆرەش پێویستی پێتانەبێت بەم هۆیەوە ئێوە لێرەدا عیسای مەسیح چەند جار لەم بارەوە دواوە، هەرێمی پاشایەتی، کردنی خودا ناخی ئێوەیە، ئەو لەبارەی ناوەڕۆکی سەرەکی پاشا بوونی هەریەک لە ئێمە دواوە، ئەگەر ئێوە هەر وەک سواڵکەرێک ئەژین، دەوری ئەم سواڵکەرە ئەگێڕن و لەوانەیە کە ئەم دەورەتان لە خەڵکیان لە کۆمەڵگاوە وەرگرتبێت. هەڵسوکەوت وهکاری ڕاستەقینە پوچەڵکردنەوەی هەموو ئەو ئاسەوارە خراپانەیە کە دەوروبەر و کۆمەڵگا سەپاندویانە بەسەرێوەدا کە ئاکامی داشاردنی ناوەڕۆک و بنایەتیەوەی لێکەوتوەتەوە، پەردەلادان لەسەر ناوەڕۆکی سروشتی شاردراو گەورەترین و بایەخدارترین ڕادەی شادومانیە، عیسای مەسیح فەرموویەتی، داواکەن تا ببەخشرێ پێتان، تاقە لە دەرگا بدەن تا دەرگاکان بە ڕووتاندا بکرێنەوە. بەڵام ئێمە تەنانەت داوای ئەوەش ناکەین کە هی خۆمانە، لە ڕاستیدا ئێمە زیاتر هۆگری ئەو شتانەین کە خاوەنیان نین، ئێمە حەزمان لەو شتانەیە کە هی ئێمە نین و بۆ بەدەستهێنانیان زۆر سوورین، لەبەرئەوەیە کە لە جیهانی ئەمڕۆدا مرۆڤ لە هەڵپە و پەلە پەلی پێوێڕێدا دەژین و هەردەم لە داواکردنی ئەم شتو و شتدان، هەرگیز داوای ئەو شتە ناکات کە خۆی خاوەنێتی. ئێوە لەوانەیە هەموو شتێک کە لەم دونیایەدا هەیە هەتانبێت، بەڵام هێشتا ڕازی نەبن. لەبەرئەوەی خاوەندارێتی هیچ کاتێک نابێت هۆی گەشەکردن و بەرەو باڵا ڕۆشتن، تەنانەت پێدەچێ کە ئەمە بێتە ڕێگر و بەرەو باڵا ڕۆشتن هەتا زیاتر شتان هەبێت، زیاتر پەیوەستی و شتانابن و قورستر دڵەڕاوکێی زیاترتان هەبێت. هەتا شتی زیاتر دانەبێت ئەو شتانە زیاتر ئەبنە هۆی نیگەران کردن و سەغڵەتکردنی زیاتریەوە مرۆڤێکی خۆشحاڵ و ڕاستەقینە لەگەڵ خۆیدا و لە دەرونی خۆیدا ڕەزامەندە و تەنها مڵکی ڕاستەقینەی وجودی خۆیەتی کەسێکی لەم جۆرە پاشای ناخی خۆیەتی من هەموو ئێوە بە پیرۆز و بە ئیلاهی ئەزانم ئێوەش دەبێ فێریەوە ببن کە تێڕوانینێکی لەم چەشنەتانە بێت بۆ هەموو شتێک و هەموو کەسێک بەس لە هەست و ساراییدا کە مرۆڤەکان و گیانەوەرەکانی دیکە بە پیرۆز نایەنە بەرچاو هەتا زیاتر بچینە قوڵاییەوە زیاتر پێی بە خودایەتی شتەکان ئەبین شەیتان تەنها لە ڕووکەشدا هەیە بەڵام لە قوڵاییدا تەنها خودا هەیە و بەس دەبێت تەرکیز و بیرکۆڵیمان لەسەر قوڵایی بێت چونکە بنەڕەتی ژیان لە قوڵاییەوە دێت لە بیرکردنەوەی ناخواوەردان و لە ڕادە بە دەرلاستی دەرەکی ژیان هۆکاری هەموو کێش و دڵەڕاوکێکانی مرۆڤە دەستپێکردنی ژیانی ناوەکی لە ڕاستیدا دەستپێکی گۆڕان و تازەگەریە لە مرۆڤدا چونکە هەر کە ڕۆشتنە ناخەوە ئاست و سارایی بوون و ژیانیەوە دەست دەکات بە وەرچەرخان ئەگەر هات و ڕۆشتنە ناخەوە ئەم ئاستە دەست دەکات بە تیشکدانەوە مۆسیقایەک دەکات کە لە ناخیەوەدا هەیە ڕووکەشێ بێت ئاوێنەیەکە و دەست دەکات بە وێنەدانەوەی جیهانی ناخیەوە و کاتێک لە ئاستی دەرەوەی ژیان و ناخ لەگەڵ یەکتردا هاو ئاهانگە بن مرۆڤ لە پلەی شادومانی و کامەرانی دابێت و دەگاتە پلوپای و مەقامی خۆی ئیمکانەوەیە کە هەموو مرۆڤک ببێت بە مرواری بەڵام ئەمە تەنها لە کاتێکدایە و ئەگەری وەژێ کە تاکەکان ئەم دەرفەتە لە دەست بدەن کە ئەڵبەتە خەڵکی لە دەست دەدەن و بە شووی تکەکانی باڕان ئەمێنێتەوە، ئەوان هیچ کاتێک ئەوەندە بە ئاگا و وریا نابن تا تووشی گۆڕانکاری و وەرچەرخان ببن، چاوکراوەکانی مرۆڤ نائاگا و ناهۆشیار لە ڕاستیدا هێشتا لە دایک نەبووە و خەریکە لە دایکە بێت، هەر کە بە ئاگا هاتەوە و چاوکراوە بوو لە دایکە بێت. ئەگەر وا نەبێت دەمرێت و سەر لە نوێ لە دایکە بێتەوە و دیسان هەر ڕەوتی جاران دووبارا بێتەوە، ئەگەر بە بێ پێویست ئازایەتیدان تێدا بێت ئەوا تکەی باڕان ئەبێت بە مڕوارێکی زۆر بەنرخ، ئەم ژانە دەرفەتێکی گەورە کە بە یەکە یەکەی ئێوە دراوە دەتوانن کەڵکی لە وەربگرن یان بە فیڕۆی بدەن لە کاتیابوونی باگابوون و کەڵک وەرگتن لەوەی کە لە بەردەستاندا هەیە دووبارە لە دەیەکە بنەوە ئەم لە دەیەک بنەوە نوێە لێەوە مرۆڤێکی تەواو ڕاستەقینە و ژێر دروست دەکات ئەگەر بڕوا پێکردن و تەوەکول هەبێت هەمەوشان نەدەستەبەرە بێت کە پێویستە هیچ گرفتێک نهاتە پێش ئەگەر هەتوو کێشە و گرفتێک گاتە پێش ئەو باسانی دەردەکەوێت کە جۆرێک شک و گومانەیە و ئەم شک و گومانە کە بۆتۆ بۆی ڕوودانی ئەم گرفتە پاکی و بوونەوەر دەست دەخەنە ناو دەستیەکەوە تارمەتی و کەسە بدەن کە بڕوا تۆوەکەلی هەیە دەی تەنها سیقە بکەن و خۆشویستی بکەن و بە خۆشحاڵیەوە بژین و زۆر ساڵ سوڕێنەرە بێت کەی تر بوونەوەر وەک پێشتر لەگەڵتان داناجوڵێتەوە خەڵکی ئاسایی لە بڕگەی تاریکی ناخیاندا دەژین لە ڕاستی داوەن هیچ کاتێک ڕووناکی و ڕۆشنایان بەرچاو نەکەوتووە هەر بۆی وا تەسەورەکەن کە ژیان هیچ نیە جگە لە تاریکی ئەوانە ڕاهاتوون بە تاریکی و تاریکی بووە بە بەشێکی ئاسایی ئەوان وا بیرەکەنەوە تاریکی هەموو شتانێک کە لە ژیاندا هەیە بەڵام وانە تەنانە تاریکی سەرەتای ژیانیش نیە تاریکی کۆتایی نیە تەنها ئەو کاتی کە لێوان لێو لە ڕووناکی و لە پڕشنگ و خۆری ناونەختان هەڵاتووە لە ژیانتان واتە و شکۆداری و ڕازاوی پێوە دەردەکەوێت بەم شێوەیە ژیانە نەبێتە گۆرانیەکی جوان سیقە و تەوەکل کردن بەرامێکە کە گوڵی لە خۆشەویستی و بەر دەبێتەوە بەبێ خۆشەویستی هیچ بڕا پێکردنێک نابێت تەنها لە ڕگی ئازایەتیەکەوە کە بەهۆی خۆشەویستی و بەدەست دێت دەتوانرە سیقۆ خۆ پێسپاردنتانە بێت مێشک هیچ کاتە عاشق نابێت و هەردەم لە دوودڵی گوماندایە خۆشەویستی هاوواتی پرشنگ و دوودڵی و گومانش وەک تاریکی کاتێکە ڕووناکی دەردەکەوێت تاریکی نامێنێت لە ڕووناکی دەتوانین بابەتێک ببینین کە هەبوونە بەڵام بەهۆی تاریکیەوە تا و ساتە نەبنراون پڕشنگ و ڕووناکی زەمینە خۆشەکەن بۆ بینینیان کچۆ مەدەم دۆخە هەیە بۆ دنیای ناوەکی باگابوون گومان و دوودڵی تاریکە دوودڵی و گومان و ڕخسەتەوەتان دەدات ببینی کە بەڕاستی چیت مۆڵەتەوەت نادا داگاداریان خوشڕە بە نرخە بێت کە لە ناخدایە ئیجاازیەوەتان پێنادات کە لە نەمری ڕۆح و گیانتان خەبەردار ببیت هەرکە خۆشەویستی دەرکەوت تاریکی دوودڵی و گومان لە ناوەچن لەم کاتەدا دەتوانی بزانی چیت وە لە پاش ئەم بینین و زانینەوەیە کە سیقە و خۆپێسپاردن لە تۆدا دروست دەبێت ڕاستی شتێک نیە کە ئێمە خۆمان بتوانین بیخولقێنین ڕاستی هەر لە مێژەوە بووە دەتوانین چاومان بەڕووی دادابخەین و ویان چاومان بەڕوویدا بکەینەوە ئێمە سەربەستین هەر کام لەم کارانان جوان بدەین بەڵام بەڕاستی لە هەموو خاڵێکدا هەیە و خەڵاتێکی خودداییە ناتوانین بە زرێکی ژیربێژانەوە ڕاستی بدۆزینەوە چونکە ڕاستی هی جۆرە پەیوەندێکی بە مێشکەوە نیە ڕاستی واتە هەبوونی و شتێکە هەیە کەواتە تۆز پێکردن و تامکنی پێویست بە بیرکردنەوە ناکات بەڵکو پێویست بە جۆرێک بێدەنگی و هێمنە کە لە کاتی بوونی و دوانەدا و بەبێ دەستێوەردانی بیر و مێشک بتوانین ئەوەی کە هەی بیدۆزینەوە کاتێک کە مێشک لە دۆخی بێدەنگی و هێمنیدا بەبێ شڵەژاوە بیر و هۆش بێت دەبێتە هاوێنێک کە ڕاستی لە ڕێگەی ئەوەوە وێنە و ڕەنگ دەداتەوە ڕاستی پێشترە بووە خدا بەخشیوێتی پاکی بوونەوە ڕاستیە بن و پێویست ناکات بە شوێنی دابگەڕین و وێڵ بن بەدوایدا بەڵکو بە پێچەوانەوە دەبێ هەموو سوسوکردن و گەڕانەکان بوەستێنین و فێر ببین کە چۆن بڕوینە دۆخی بێدەنگی و هێمنیەوە و تێدا بمێنینەوە کاتێک ئێمە لە بێدەنگی و هێمنیدا بین، ئەم چۆنایەتییە هەست پێ دەکەین، درک پێکردن دیاردەیەکە کە لە بێدەنگییەکدا ڕوو دەدات، نەک لە کاتی بیرکردنەوە و سەرقاڵی مێشکدا. خوێنەری ئازیز، لێرەدا هاتینە کۆتایی بەشی بیست و یەک لە کتێبی عەشق سەمای ژیانە.